تەصلا نارا حامیە تسقا من عین آنیە. دەچنە ناو ئاگرێکی سوتێنەرەوە کە جەستەکە لەناو نابات بۆ ئەوەی هەر لە سزادا بمێنێتەوە لە سەرچاوەیەکی لە کوڵ و زۆر گەرم خواردنەوەی دەدرێتێ. لەو بەهەشتەدا کانی و سەرچاوە و تاڤگەی ڕەوانی تێدایە، هەروەها چوارپای نووستن و سیسەم و جێگەی حەوانەوەی بەرز و بڵند کراوەی لێیە. لە نزیگە و بەختەوەرانەوە لە هەر کوێدا بن کوپ و سوراحی و پەرداغی جوان و ڕازاوە و نەخشین دانراوە، هەروەها پشتی و سەرین و پاڵپشتی جوان و ڕازاوەی تێدایە کە بە ڕێک و پێکی ڕیز کراون. بۆیە دەفەرموێت، ئایا ئەوە سەرنجی وشتر نادەن چۆن دروست کراوە، قەبارەی ملی، درێژی، قاچە درێژەکانی کە بە سمێکی ئیسفنجی کۆتایی هاتووە، ئینجا خۆ گرتنی لەسەر برسێتی و توێنیەتی. وإلی السماء کیف رفعت. ئەی سەرنجی دەشتەکانی زەوی نادەن چۆن تەخت کراوە لەبار هێنراوە بۆ کشتوکاڵ و ڕێگەوبان و ژیان؟ فذکر انما انت مذکر لست علیهم بمسیطر کەواتە تۆ ئەی پێغەمبەر ئەم شتانە بخەرەوە یادیان و ئامۆژگاریان بکە، بەڕاستی تۆ هەر یادخەرەوەیت، هیچ دەسەڵاتێکت نییە بەسەر دڵ و دەروونیاندا تا بە زۆر باوەڕداریان بکەیت. إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر بەڵام ئەو کەسەی کە پشتی هەڵکردووە و کوفری هەڵبژاردووە ئەوە خودا سزا و تۆڵەیەکی زۆر سەخت و بە ئازار و بێ سنووریان لێ دەچێنێت. إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم بێگومان ئەوانە گەڕانەوەیان هەر بۆ لای ئێمەیە بیانەوێت و نەیانەوێت لەوە دواش بەڕاستی حساب و لێپرسینەوە و دادگاییان لەسەر ئێمەیە.